بە پشتیوانی خوای پەروەردگار لە وتاری ئەم جمعەیەشدا کە بەشی حەوتەمی ئەو زنجیرە باسەیە لە خزمەت قورئانی پیرۆزدا هەندێکی تر باسی ڕەوشتەکان و باسی شخصیەتی ئینسانی ئیماندار دەکەین کاتێک کە قورئانی پیرۆز دەخوێنیەوە سەیر دەکەی باسی گەورەیی ئیماندار دەکا بەڵام ئیمانداران نەک هەر بە مەعنای وشە بەڵکو لە کردارە ئیمانداری حەقیقی یەک سوڕەتی گەورەی ئەم قورئانە پیرۆزەی ئێمە دەتوانی سری قورآنەکە کە یەک سوڕەتی گەورە لە ناوەڕاستی قورآندا ناوی سوڕەتی ئەلمؤمنونە سوڕەتی ئیمانداران ئیماندار ئەوەندە بەڕێزە لای خوای یەک سوڕەتی گەورەی ئەم قورآنە بە ناوی ئیماندارەوەیە سوڕەتی ئیمانداران بە ئایەتێک دەست پێ دەکات دەفەرمێ بسم الله الرحمن الرحیم قد افلح المؤمنون بەڕاستی بەبێ گومان و دڵنیابن ئیمانداران براوە و سەرفرازن بەڵام کام ئیماندار ئەو ئیماندارەی کە کۆمەڵێک شخصیەتی هەیە چونکە ئیماندار ئێستا بە وشەی مسلمان ملیارێک و سێسەد ملیۆن خەڵک هەیە ئەو نوێژکەرانەن ئەو نوێژخوێنانەن کە نوێژەکانیان بە بەئاگایی و دڵی بە ئاگا و ملکەچی بۆ خوا دەردەبڕن خۆ نوێژخوێن زۆرە زۆر کەس نوێژ دەکا بەڵام خوا دەفەرمێ خاشعون ئەوەی کە لە کاتی نوێژەکەدا دڵی لە لای نوێژەکەیە نەک دڵی لە بازاڕ بێ ئەوەی لە کاتی نوێژەکەیە ڕووی لە خوایە نەک ڕووی دیسان هەر لە دنیا بێ و لە دەرەوەی مزگەوت بێ لە بەینی خۆیان و پەروەردگاریاندا کە نوێژ دەکەن زۆر ملکەچن جا ملکەچیە لۆ نیە ئاوا نوێژ بکەی دەست ئاوا بگری ئەوەیە دڵت ئاگای لێبێ لە دڵەوە ئاگات لە خوای پەروەردگارت بێ والذین هم عن اللغو معرضون ڕەوشتی دووەم و صفەتی دووەمی ئەو مەردە ئیماندارانەی کە شخصیەتان بەرزەخوا دەفەرمێ والذین هم عن اللغو معرضون لە هەموو کردارێک لە هەموو قسەیەک کە لەغو بێ لەغو معنای ئەوەیە زۆر بێ سوودە نە سوودی بۆ دنیا هەیە نە سوودی بۆ قیامەت هەیە بەڵکو زەرەریشی هەیە زەرەر بە شخصیەتی خۆت دەگەیەنێ زەرەر بە شخصیەتی خەڵک دەگەیەنێ خوا دەفەرمێ معرضون جا سەیری قورئان چەند وردە نافەرمێ بەرەو ڕووی قسەی نابەجێ ناچن هەیە بەدووی مەجلیسی لەه و لەعبا دەگەڕێ حەزی پێیەتی بەڵام ئەم ئیماندارانە ئەگەر مەجلیسێ لەه و لەعوەکە بۆشی هاتە ماڵەوە ئەگەر یەخەشی پێگر معریزون ئەم پشتی تێدەکا ئەخ زۆر گەورەیە گەورەی نییە تۆ غەیبەت نەکەی گەورەی وایە غەیبەت لەلا بکەی و گوێی بۆ نەگری هەستی مەجلیسەکە بەجێ بێڵی گەورەی نییە بوختان نەکەی گەورەیە بوختان بکرێ و تۆ بە دەمیا بچێەوە بڵێ و خوا لێت هەڵناگرێ بەڕاستی لە بەخشینی زەکاتە وەکو بڵێی زەکات دروستکەرن سبحان اللە قورئان چەند وردە خۆ زۆر کەس زەکات دەبەخشێ کەچی هەموو کەس ئەو مەردە نییە کە خوا دەفەرمە فاعلون ئەوەندە دڵی بە زەکاتەکە خۆشە وەکو ئەوەی خوا تەنها لەبەر خاتی دڵی ئەو زەکاتی دانابێ چەندە کاسپەکەی پێخۆشە کە دەستی دەکەوێ ئەو سەرمایە کۆ دەکاتەوە قورئان دەفەرمێ بەقەدەر ئەوە زیاتر پێی خۆشە کە زەکات دەدا قورئانەکە وا تەعبیرەکە دەردەبڕێ فاعلون واتە وەکو ئەوەی بڵێ خوایە بۆیە کاسپی دەکەم خوایە واللهی بۆیە حەز دەکەم دەوڵەمەند بم بەس لەبەر خاتیەوەی زەکات بدەم ئەوەندە بە دڵگوشادیەوە زەکاتەکە ئەدا ئەوەندەی پێخۆشە ئەوەندە دوورە لە منەت و بەرچاوێنی و باسکردنەوە ئینا خۆ ئەوانە زەکات دەدەن زۆرن بەڵام کابرا لە حلە شەرعیەک دەگەڕێ ئەرێ مامۆستا زەکاتەکەم نەدەم بە کوڕەکەم کە بە حەیاتی یارمەتیم نەداوە بەڵکو ئەم دوو دینارە زەکاتەشم لە دەست نەچێ بەڵکو بۆ کوڕەکەی خۆم بێ ناوێ لە ماڵەکەی بڕاتە دەرێ هندی دڵ پێوەیەتی بەڵام خوا دەفەرمێ ئەم مەردە شاوە شخصیەتانە للزەکاتی فاعلون وەکو ئەوەی زەکات بەس لەبەر خاتی دڵسۆزی دڵخۆشی ئەوان داندرابێ ئەوەندە حەزیان لە بەخشینی زەکاتە بۆیە مردن کەسایەتیان بەرزە بەڵام بۆی ناڕەخسێ ئەم مەرد و پاڵەوانانەی قورئان کە باسیان دەکا یەخەیان پێ دەگرێ یوسف ئاسا دەڵێن ئێمە نامانەوێ ئافرەتێکە یەخەی گەنجێک دەگرێ کچێکی گەنجە کوڕێکی باش لە قەڵافەتە بەڵام لە ناخاوێران یەخەی پێ دەگرێ کەوا شەرەفی بشکێنێ کەچی ئەم لەبەر خوا حافیظون داوێنی خۆی دەپارێزێ واتە نەک مشتری داوێن پیسی نییە بەڵکو ئەگە یەخەشی بگر خۆی لێ دەپارێزێ جا من ئەم ئایەتە وا دەخوێنمەوە کە قورئان دەفەرمێ حافیظون بۆ ئەو گەنجانەی کە خێزانیان نییە ئەوەندە بە شەخسیەتن خوا مەتحیان دەکا لە قورئانە کە داوێن پیسی نەک هەر ناکەن ئەگەر یەخەشی پێگرتن خۆی لێ دەپارێزن دووەمیان ئەو کەسانەی خوا ڕەحمی پێکردوون ئەو ژنەی کە هاوسەری حەڵاڵی خۆی هەیە ئەو پیاوەی کە ژنی حەڵاڵی خۆی هەیە کە ئینسان هاوسەری هەبوو بەڕاستی ئەگەر مەردایەتی هەبێت دوورە لە داوێن پیسی ئەم خێزانەی خۆی دەپارێزێ دەڵێ خوایە بابێ هاوسەر نەبم بابێ ژن نەبم ئەویان دەڵێ بابێ مێرد نەبم لە پێناوی ئەوەدا ئەگەر هاوسەرم هەیە دوورم ئەگەر نەمبوو لەوانەیە توش ببم کەم و کوڕیەکانی یەکتر دەپۆشن ئەو ژن و پیاوە ژنەکە کەم و کوڕی هەیە پیاوەکە لەبەر خاتی خوا بۆی دەپۆشێ بڵاوی ناکاتەوە سەرفی نەزەری لێ دەکات ژنەکەش بۆ پیاوەکە حافیزون ئەم کەسانە زۆر مردن هیچ حونەریەک نییە پیاوێک هەرچی عیب بێنەی بێژنەکەی ڕێزی لێ بگرێ هیچ بەڕاستی مەردایەتی نییە ژنێک شاژن بێ و پیاوەکەی ڕێزی لێ بگرێ گرنگ ئەوەیە خوا دەفەرمێت تۆ بیپارێزی کە ئەو عەیبی هەبوو تۆ عەیبەکانی قبوڵ کەی با بەیەکەوە خۆشەویستان با بەیەکەوە گوێ ڕادێرین بۆ بەسەرهاتی مەردان بۆ قارەمانان بۆ خاوەن شخصیەتەکان کە مێژوو ناویان تۆمار دەکا ئەم ڕووداوە ڕووداوێکی تازەیە کە لە سەرچاوەیەک وەرم گرت سەرچاوەیەکی مەوسوقە پیاوێک ژن دێنێ هاوسەری ژیانی هەڵدەبژێرێ ئافرەتێکی ڕێک و پێک و ئەمیش پیاوێکی ڕێک و پێک و بە ئەخلاق دوای چوار ساڵ دوای دوای چوار دانە ساڵ خی گەورە مناڵیان پێ نابەخشێ تا چوار ساڵ سەبر دەگرن دۆستان و بە تایبەت بەداخەوە ئافرەتان ئەو خۆڵتیاڵ قورتانیان هەیە هێشتا نەگوازراوەتەوە خەمیوە تێرە مناڵی نەبوو کە ئەمە بەڕاستی داودەستورێکی ناشرینە تکام وایە هەر کە ئافەت لە شووی کردووە تۆ دەچی بە میوانی یان خزمتە تکایە ئەو باسانە مەهێننە گۆڕێ ئەو مناڵتان نەبوو ئەوە هیچتان پێکەوە نەناوە ئەمە کارە شەخسیەکانی بنەماڵەیەکن لەوانەیە خۆیان جارێ حەز نەکەن لەوانەیە گرفتێکیان هەبێ زۆر ناشیرینە ئەو کەسانەی کە خۆ لە کاری خەڵک هەڵدەقورتێنن بە کەس مەڵێ بۆ مناڵن نەبوو ئەبینی دڵی پێی گران دەبێ ئەبینی جارێ خۆی حەز ناکە ئەمە کارێک نیە پەیوەندی بە تۆوە بێت چونکە کەس پرسی بە تۆ نەکردووە چوار ساڵی ڕێک ئەم ژن و پیاوە مناڵیان نەبوو دوای چوار ساڵەکە بە زەخت و زۆری ئەم و ئەو و سەر کۆنەی هەردوو بنەماڵە ژن و پیاوەکە ئەچن پشکنینێکی وردی خۆیان دەکەن لە ڕووی خوێن و هۆرمۆنات و جنس و سپێرمەکانەوە کابرای دکتۆر دەڵە کاکە بەیانی وەرنەوە پیاوەکە دەڕوا پێش مەوعیدەکە سەری مختبەرەکە ئەدا ئەڵێ کاکە چی بوو ئەڵێ وەڵی کاکەم ئەبووە ژنەکەش لەگەڵا ببووی هەردووکتان دڵنیا بن تۆ وەکو پیاو هیچ عەیبت نییە لە بوونی مناڵە هەموو سپێرمەکان و تۆوەکانت تەواون بەڵام بەداخەوە چونکە خێزانەکەت نەخۆشی گورچیلە و بۆریەکانی میزڵدان و ئەمانەی هەیە ڕێگرە لە بوونی منداڵداندا ژنەکەت نەزۆکە و ئەبەدا و ئەبەد مناڵی نابێ پیاوەکە زۆر مەردانە بە کابرای مختبر ئەڵێ دوای سەعاتێک مەوعیدمانە خێزانەکەشم بێنم بەس من یەک تکای برایانەم لە تۆ هەیە هەتا ماوم مەمنونتم لە لای خێزانەکەم بڵێ عیب چیە لە تۆ دانێ و عیب لە پیاوەکەدا و پیاوەکە نەزۆکە و مناڵن نابێ سەیری پیاوی مەرد دەچێتەوە بە دوی خێزانەوە لە مەوعیدی خوا دەچنەوە و لەو کاتەدا کە مختبرەکە فەحسەکە دەرەکەڵە خوشکم وەڵی تۆ هەرچی عیبێنیەتە بەڵام ئەم پیاوەی تۆ نەزۆکە و مناڵی ناوێ ئاشکرا دەبێت کە دکتۆر کوتویەتی ئەم پیاوە نەزۆکە و ئافرەتەکە هیچ عەیبی نییە بەردەوامیش ئەم ئافرەتە مێشکی مێردەکەی دەکۆڵێ بڕۆ بۆ لای دکتۆر چۆ بۆ دەرەوەی وڵات هەوڵی خۆت بدە دەڵێن چارەسەر ئێستا هەیە بەڵام ئەم پیاوە بۆ کوێ بڕوا ئەوە زانی کوێی دێشێ ئەم عەیبی نییە بڕوا بۆ کوێ پارە سەرف بکە بەڵام هێشتا لە ڕووی ژنەکەی نەداوە کە ئەم خەلەلە لە تۆوەیە کە تۆ ئەوەندە مێشکی منت کۆڵیوە پیاوی مەرد ئاوایە سبحان اللە دوای نۆ ساڵ ژنەکە ڕۆژێک پێی ئەڵێ هەموو هیوا و ئاواتی ئافرەتێک ئەوەیە کە شوو دەکات دوای هاوسەرێکی حەڵاڵ کۆرپەیەکی چاوگەش لە باوەشی خوا بینێ من نۆ ساڵە ئاواتی ئەوم ئەم مەمکانم شیری تێبوو بیخەمە دەمی مناڵی جگەرگۆشەی خۆمەوە چاوم ڕۆشن بێ بەو مناڵی کە لە قورئانە دەفەمێ قڕەت و عینین لی وەلەک مناڵ سۆمای چاوە بیلبیلەی نوری ڕۆشنایی دڵەکانە ئەی پیاوەکە ئەگەر دەزانی تۆ هیچ مناڵت نابێ و کەم تەرخەمی و تازە حەزت لە مناڵ نییە و یان وان پێوەتوی کە مەویز بووی تکال لێ دەکەم با مەحروم نەبم لە مناڵ وەرە دەستم لێ بەردە و جیا دەبینەوە تەڵاقم دا سبحان الله هێشتا ئەو پیاوە ناڵە هەی نامەرد وەرە با خەلەلەکانت پێ بڵێم ئەوە لە منەوە نییە ئەوە لە تۆیەوەیە ئەم پیاوە خۆی ڕادەگرێ ئەڵێ ماوەی یەک ساڵی کەش مۆڵەتم بدا ئەڵێ ساڵێکی کەش با بێتە دە ساڵی ژیانی هاوسەریمان کە ئەمین ببێ مناڵین لە مەسافەی ئەو ساڵەدا ئەم ئافرەتە کە دکتۆر کاتی خۆی پێی وت پێشی شەش ساڵ لەوەوبەر دوای چوار ساڵ زەواج کە ئەمە نەخۆشی گورچیلەی هەیە و بەردەوامیش عیلاج بەکاردێنێ و بۆریەکانی میزڵدانی ئیتیهاباتی زۆریان هەیە و ئەم پیاوەش کەم تەرخەم و نەبوو لێ بەردەوام پسپۆڕی گورچیلەی بۆ دەدۆزیەوە سبحان الله هەردوو گورچیلەی ئەو ژنە لەکار دەکەون دواتر دکتۆرەکان پێڵێن دەبێت هەردوو گورچیلەکانی فڕێ بدرێ بە مێردەکەی دەڵێن لە نزیکترین کاتا هەوڵ بدە گورچیلەیەکی بۆ پیاکەی ئەم پیاوە پارەشی زۆرە ئەشتوانێ گورچیلەیەک بکڕە دیسان مەردایشکت چیکە دەکات دەیەوێت گورچیلەیەکی خۆی بداتێ پشکنینی بۆ دەکەن خوێن بەڵێ ئەم گورچیلەی بۆ دەشێ بەڵام هێشتا ناوێ ژنەکەی منەتباری بێ پێی ئەڵێم من گورچیلەکەت بۆ پەیا دەکەم، هەردووکمان دەچینە دەرەوەی وڵات، ئێمە دەوڵەمەندین و لە دەرەوەی وڵات چارەسەری بەهێزتر هەیە، چاندنی گورچیلە و زەرعی گورچیلە بەهێزترە، ئەڕۆین، منیش بۆ خۆم کۆمەڵە نەخۆشی لە لاشەی خۆما شک دەبەم، هەم فەحس و پشکنینەکان بۆ خۆم دەکەم، هەم بەڵکو بۆ مناڵبوونەکەش چارەسەرێکی خۆم بکەم، تۆ چەند ساڵە داوای دەرەوەم لێ دەکەی؟ ئەی با لەوێ یەک دوو کەسی خزمی خۆشی ئافرەت لەگەڵیا دەبن، پیاوێک دەدۆزێتەوە و بە پارەیەکی یەکجار زۆر گورچیلەیەکی لێ دەکڕێ بەڵام لە ژووری نەشتەرگەییدا بە دکتۆرەکان دەڵێ ئەم پیاوە نیشانی بڵێمە ئەمە گورچیلەکەی پێ بەخشیوی بەڵام من خۆم گورچیلەی خۆم دەبەخشم ئەمیش لە ژوورێکی تر لەسەر خەڵەوێرە دەکەوێت ئەڵێ ئەو چی بوو ئەڵێن ئەویش لەو کاتەیە ڕیخۆڵە کوێری گرت و ورگیان هەڵدڕیوە وا لە خستخانە کەوتووە هێشتا ژنە نازانێ نە خزمەکانی کام گورچیلەی خۆی پێ بەخشیوە دواتر کە دێنەوە ماڵەوە هەردووکیان لە دەرەوە دەگەڕێنەوە دوای ئەوەی کە ئەم گورچیلەی پێ دەبەخشێ ئەم ئیتهاباتە لە میزڵدان و گورچیلەکانیدا نامێنێ سبحان الله ئەم ژنە حامیلە دەبێ و کوڕێکیان دەبێ دوای نزیکی یانزە ساڵ خی گەورە مناڵیان دەداتێ ئەم پیاوە هێشتا نەیکتووە من گورچیلەیەکم نەماوە ڕۆژێکیان پیاوەکە بە کاری بازرگانی لەگەڵ ڕەفیقێکیدا ئەوەی ڕووداوەکە دەگێڕێتەوە ڕەفیقەکەیەتی ئەڵێ تەلەفۆنێکی بۆ کرا و خێزانەکەی دەگریا پیاوەکەش دانیشت و دەستی کرد بە گریان ئەو لە تەلەفۆنا و ئەمیش بە گریان و فرمێسک بە ڕیشیا دەهاتە خوارەوە منیش نەمدەزانی مەسەلە چییە بەڵام پتم دیارە ڕووداوێکی تەزێنە لە تاوی ئەو برا دڵسۆزەم دەگریام لەو کاتەدا کە تەلەفۆنەکە تەواو بوو وتم چی بوو وتی نهێنیەک هەبوو حەزم کرد لە دوای مردنم ئاشکرا بێ بەڵام بەداخەوە من دەفتەری بیرەوەری و ڕۆژانەم هەیە کە ئەمڕۆ چی ڕوویداوە چی ڕوویداوە دەفتەرەکەم لە ماڵەوە لێ بەجێ ماوە کە ڕۆیشتم خێزانەکەم هەڵی پسڕیەوە خوێندویەتیەوە ئەم جا بۆی معلوم بە ئەو ڕۆژە بوو کە چوینە لای دکتۆر و بەداخەوە دکتۆر وتی خێزانەکە نەزۆکەوتۆ عیبن نییە ئەو ڕۆژە بوو کە گورچیلەیەکی خۆم لە دەرەوەی وڵات بەخشی و خێزانەکەم پێی نەزانی ئێستا خێزانەکەم کە خوێندوویەتیەوە لەم ساتەوەختەدا وتویەتی داوای لێبوردن لێ دەکەم جارێ پێش لەوەی ڕووبەڕووت بمەوانێ و شەرمەزارم و عەرەقی شەرمەزاری بڕێژم تۆ پیاوێکی گەلێک مەرد بووی لە ئێستاوە بمبەخشە دەڵێ منیش وتم وەڵڵاهی نەمویست لە دنیادا ڕۆژێ چاوبەرە ژێرت کەم ڕۆژێ منەتت بەسەرا بکەم سبحان الله لەو مەردایەتیە نافەرمێ ئەزاو لە پەرلەمانە لەو مەسڵەفەی پێشوو مشکلەیەک دروست بوو هەفتەیەک چارەسەر نەدەکرا لەسەر وشەی جێندەر چونکە ژنان دەیانگوت نابێ پیاو سالاری هەبێ لە قورئان لا الرجال و بەڵام کاکە ئێوە لە قورئان تێناگەن قورئان نەیفەرموو الذکور قوامون علی النساء نێرینەکان لەبەرەوەی سڵیش و سمێڵیان هەیە خۆزگە پیاوان ئاوا مەرد بوونایە، خۆزگە ژنانیش سەرپێزەریان هەبوایە لە هەڵە و کەموکوڕی پیاوەکانیان. قورئان بەم شێوەیە دەفەرمێ هەر کەسێک ئەم چوار سیفەتەی تێدا بێ خوای گەورە خەڵاتی دەکا دەفەرمێ اولئک هم الوارثون ئەوانە جێگایان بەهەشتە ئەوانە میراتگری بەهەشتن الذین یریثون الفردوس هم فیها خالدون ئەوانە شوێنیان فیردەوسە کە خۆشترین شوێنی بەهەشتە کە خۆشترین و باڵاترین شوێنی بەهەشتە کە شوێنی پێغەمبەری خوا صلی الله وسلم خوا لەگەڵ پێغەمبەرە ئەم ڕەوش بەرزانە کۆ دەکاتەوە خالیدون هەتا هەتا نامری تێدا بە حەیاتی نەخۆش ناکەوی لە بەهەشتا کۆمەڵە شت هەیە هەموو کات گەنجی قەت پیریت بەسەردا نایە چونکە دایمە پیری ئینسان دەخا لە بەهەشتا پیر نابی لە بەهەشتا قەت نەخۆش نابی لە بەهەشتا هەرگیز دڵ بە خەمی درارشکە بە دڵا دۆلودان لە بەردەوام ئاسوودەی و هەرگیزیش نامری ئەو بەهەشتە جێگاتە. ئەها کەسایەتییە، ئەمە ڕەوشت و ئەخلاقە. باسی نوێژی کرد، باسی زەکاتی کرد، باسی ژن و منداڵیشی کرد، باسی زمان پاراستن و ڕەوشتی زمانیشی کرد. و بگەڕێەوە بۆ سوڕەتی فورقان، کۆتایی ئایەتەکانی سوڕەتی فورقان دەفەرمێ وەلیەکانی خوا چێن؟ عیباد الرحمن ئەو بەندانەی کە خوا هەڵیبژاردون چێن؟ ئەمە سیفەتیانە. وعیباد الرحمن ئەڵێ من شەخسیەتم هەیە وەڵاهی دەتوانی قسەیەکت کردووە دە قسەت پێ بڵێمەوە بەڵام من شەخسیەتی خۆم ناهێڵمە زمان شڕێکی وەکو تۆوە سەلامە بڕۆ خوا لەگەڵێ خوا حافیزت بێ وازی لێ دێنێ بەڵێ خۆشەویستان قورئان ئەوە تۆمار دەکا ئەمجا دەفەرمێ والذین یبیتون لربهم سجدا وقیاما شەوانیش بە شەو نوێژ دەکەنەوە ها شەو نوێژ چەند گەورەیە مەردی دەوێت تۆ لەم هاوینەدا سەعات دوو نیوی شەو سێ شەو پێش بانگ هەستی شەو نوێژ بکەیت کەچی قورئان دەفەرمێ پێش شەو نوێژەکە ئەو کەسانەی بەندەی هەڵبژێردراوی خوان کەسایەتیان بەهێزە کەسایەتیان لە ڕەوش و لە ڕۆیشتنا هێمن و لەسەر خۆن بە سارە بیان بەپێ دووەمیان زمانیان سەلامەتە جوابی وشەی ناسایشتەی خەڵک شەڕەجنێو ناکەن شەڕەجنێو شەڕەجنێو نەکردن وڵی لە شەونێش گەورەترە لای خوا هێمنی لەسەر خۆی ئەو سارێت پێ ئەوەندە بە جوانی لێ دەخۆی ئازار بۆ خەڵک دروست ناکەی ئەوە لە شەونێش بەرزترە لای خوا ها قورئان ئێمە هەر سیفەتەکان دەبین جاری وەکە بە شەو نوێژ دەکات ژن و منداڵی لە دەست جنێوەکانی هەراسانن جاری وایە نوێژکەری باشە جمعەکەری باشە کەسی نازانە سارە باش لێ بخڕێ بە هێمنی لێ بخڕێ یان کە بە پێ دەڕوا ماتۆڕێکی پێ تەزیلەکە ئاخر سەڵتی داواتێکە ڕەشێک هەراسان دەکا ئەمە قورئان دەفەرمێ پێش شەو نوێژ کەسایەتی ها محورەکانی ئێمە وتارەکەمان لەسەر کەسایەتیە لەسەر شخصیەتە ئەو کەسەی ئیمانداری بە حەق بێ ئەو کەسەی بێ خۆشەویستی خوا بێ ئەبێ خاوەنی شخصیەت و ئەخلاق بێ ئەمجا عیبادەتی خوای لێ قبوڵە جا قورئان دەفەرمێ خاوەن شخصیت بە و ئامان شخصیەتی خەڵکیش مەشکێنە واللهی ئەم قورئانەی ئێمە هەموو شتێکی تیا بەیان کراوە لە یەک ئاەتا خوای گەورە کۆمەڵە شت هەن شخصیەتی مرۆڤ دەشکێنن دەفەرمێ لا یسخر قەت گاڵتە و گەپ بە خەڵک مەکە بە خەڵک ڕامەبوێرە سەر مەکە سەر خینسانی فەقیر حاڵ و پێی ڕامەبوێرە لا یغتب غەیبەتی خەڵکی مەکە، پاش ملە باسی خەڵکی مەکە، لا تجسسو جاسوسی بەسەر ژیانی خەڵکەوە مەکە، مەڵێ ئەوە دراوسێکەم چی کرد، ئەوە چی خوارد، ئەوە چۆن مارە کرا، ئەوە چۆن تەڵاق درا، لا تنابزو بالالقاب ناو و ناتۆرە بە دووی خەڵک مەکە، بە ناڕەحەتی خەڵک خۆت خۆشحاڵ مەکە، لەقەبی ناشرین بە شوێن خەڵکەوە مەنێ. سەیری سورەتی حجرات کە لە یەک دوو ئایەتا خوای گەورە ئەم شتانەی داناون بە ئەمانە شەخسیەتی ئینسان دەشکێ خۆتی لێ بپارێزە. شەخسیەتی خەڵک مەشکێنە، ئەی ئەگەر کەسێک بە ناحەق شەخسیەتی شکێندرا، کەسێ بە ناحەق ئازار درا، لە کەسایەتی هێنرایە خوارەوە، ڕووت لە خوا بێ، بەس ڕووت لە خوا بێ، ئەها دایکی ئیمانداران حەزرەتی عائیشە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ، خێزانی پێغەمبەر صلی اللە علیە وسلم، دایکی هەموو ئیمانداران و ئێمە، کچی حەزرەتی ئەبوبەکری صدیق ئەو حەزرەتی ئایشە بوختانی بۆ کرا نعوذ باللە بانگ درا بە شاری مەدینەدا منافقەکان سەریان بە یەکەوە دەنا هەموو شاری مەدینە ئەوەی تێدا بڵاو بۆ نعوذ باللە حەزرەتی ئایشە زینای کردووە پەنا بەخوا خێزانی ئەشرەفی مەخلوقات خوابمان پارێزە حشتێک لە دنیادا لەوە گەورەتر نییە نەعوزبی لە ئینسان ببێستێتەوەوان بڵێن خێزانەکە داوێن پیسی کردو زینای کردووە لەگەڵ کێدا لەگەڵ خزمێکی خۆتدا لەگەڵ کابرایەکە کە دۆستی گیانی بە گیانی پێغەمبەر بۆ صلی الله وسلم پیاوێکی حتا بڵێ بە اخلاق و بە ڕەوشت لە سەفەرێکا دوا کەوتبوو وەکو کەسێ ئافرەتێ لەو سەرجادە سارەیە کەڵیگری ئەم زروفە ئاوا بووە حەزەتی عیشە لە کاروان دوا کەوتبوو کابرا وشترەکەی بۆ جێڕایەوە هەڵیگر هەر ئەوەندە وەکو ئافرەتێک لەو سەرجادە سایاقێک پیاوەتی بکە و سارەکەی بۆ ڕاگرێ پیاوێکی نامەر بیبینی بڵێ ئەو ژن و پیاوە زینان بەیەکەوە کرد سبحان اللە ئەم دەنگ و باسەیان بڵاو کردەوە منافقینی شاری مەدینە پێغەمبەر صلی الله علیه و سلم هێشتا لە ڕووی حەزەتی عائیشەی نەدا دوای یەک مانگ وەحی ئاسمانیش ناڕاوەستاوە هیچ لەو بارەیەوە ناڵێ پێغەمبەر صلی الله علیه و سلم هێندە دڵتەنگ بوو عائیشە دەفەرمێ هەستم دەکرد ئەو محبەتەی جارانی تۆزە کەم بۆتەوە ئەو هەواڵپرسی و قسە خۆش و ڕۆزە دەخەنەی کەم بۆتەوە نەشم دەزانی بۆ وایە هەتا لە پورێکم بیست کە وتی عائشە ئاگات لە چیە شاری مەدینە هەموو شڵەقاوە تۆ بوختانت بۆ کراوە کە تۆ زینات کردوە پەنا بەخوا لە فەرمی پیان صلی سەلەم هات بۆ لام وتمەی پێغەمبەری خوا شتێکی وام بیستوە فەرمووی بڵاو بۆتەوە ئەو دەنگ و باسە بەڵام ئەگەر کردوتە داوای لێبوردن لەو خوای گەورە بکە ئەگەر کاری واش ڕووی نەدا و عایشە تۆ لەوانە نی کە کاری وا لێبوەشێتەوە بڵێ نەم کردووە حەزەتی عایشە فەرمی ئەوەندە تێکچووم هیچم نەوت وتم هیچ ناڵێم وەکو باوکی یوسف دەفەرمێ سبحان الله لە پەرێشان حاڵی ناوی یعقوبم لەبیر چووبەوە لە قورئانا وتم وەکو باوکی یوسف هەر ئەوەندە دەڵێم والله المستعان على ما تصفون خوایە پشت و پەنام بەستۆی دەفەرمێ وەڵی چاوەڕێ بووم خوای گەورە بە خەونێک بە پێغەمبەر صلی الله علیه و سلم بگەیەنێ جبریل لە ڕێگایەکەوە مژدەی بداتێ قەد ئەوەندەم نەدەزانی خوا لە قورئانا ناوی من تۆمار کا دەفەرمێ ڕاک شام و دەستم کرد بە گریانێک بە هیچ ژیر نەدەبوومەوە دایک و باوکیشم نان دەزانی چی بڵێن دەفەرمێن لەو کاتەدا پێ صلی سەلەم هەموو لە شیعرەقەی دەدات لەرزێک دەیگر کە وەحی دەهات دەفەرمێ باوکم زۆر ترسا فەرمی خوای ڕەحممان پێ بکەی و بێبەری بوونی عایشە دەربڕی خوای خەجاڵەتی بەردەمی خوا و پێغەمبەرم نەکەی بەوەی کچەکەمەوە دەفرێن پێ سەسەم ڕووی گەشایەوە فەرمووی سوڕەتی نور سوڕەتی نورە ڕووناکی ئەی عایشە هاتە خوارەوە پانزە ئایەتی قورئان باسی داوێن پاکی حەزەتی عایشەی کرد منافقانی سەر شۆڕ و ڕیسوا کرد بوختانچیەکان ئەی ئەو کەسێک کە دەیانەوێت شخصیەتت ورکەن بە شەرتە پاک بێ ڕوود لە خوا بێ خوا ئەوانەی بوختانت بۆ دەکەن سەر شۆڕیان دەکات تۆ سەرفراز دەبی وە لە فەرموودەی پێغەمبەرا صلی اللە علیە وسلم لە صحیح بوخاریدا ئەم بەسەراتە شیرینە هاتووە کە دایکمان حەزرەتی عائیشە بۆمان دەگێڕێتەوە دەفەرمێ ژنێکی فەقیر حاڵ چوو بووە تەمەنەوە بێکەس کەس نێزانی کەسی هەیە نییە کاتی خۆی بە دەرەتانی باوکو دایکی نەمابوو تووشی خزمەتکاری بوو لە کچۆڵەییەوە کەوتووە وڵاتی غەریبی دواتر هاتبوو لە مەدینە مسلمان بوو بوو دەفەرمێت لەناو مزگەوتی کەی پێغەمبەرا صلی اللە وسلم خێمەیەکی بچکۆلەی بۆ خۆی هەڵدابوو لە گۆشەیەکی مزگەوتا لەو ژوورەدا دەژیا لەو خێمە بچکۆلەدا خاتو عائشە دەفەرمێت زۆر یارمەتی منی دەدا چونکە بێکەس بوو کەسی نەبوو دایمە سەری بە ماڵی پێغەمبەر صلی اللە دەکرد دەهات یارمەتی ئیش و کاریشی لەگەڵ دەکردم بەڵام هەموو کاتە شتێکی دەگوت دەگوت ئای لەو ڕۆژەی کەوا ملیوانکەکە دۆزرایەوە ئای لە ڕۆژی ملیوانکەکە وتم، یوم الوشاح، ڕۆژی ئەو گەردانەیە، ئەو ملیوانکەیە چییە ئەوەندەی دەڵێی؟ وتە، تخوا بۆم باس کە. وتی، کاتێک کە لە دایک و باوکم دابڕام و بێکەس و بێکار بوومە خزمەتکاری ماڵان و هەر ڕۆژێ لە ماڵێک بووم، خزمەتکاری ماڵی گەورەیەکم دەکرد، ئافرەتێکی گەنج بوو، لەو کاتەدا مناڵێکیان هەبوو تاقانە بوو زۆر خۆشەویست بوو، لە پێستی حەیوان خۆشە کرابوو دەباغ کرابوو، شتێکیان بۆ بڕیبوو بە زەنگیانە و ئاڵتون ڕازانبوویانەوە لە منی مناڵەکەیان دەکرد. وەڵاهی من وریای مناڵەکەم دەکرد وەختێکم زانی مناڵەکە لە دەم ملی خۆی پچڕی وەک مناڵ پەلاماری شت دەدا ئەو ملیوانکەیە ڕازاوەی بە ئاڵتون و نەخش و نیگار و زەنگیانە فڕێدا سبحان الله قەلە ڕەشێک کۆلارەیەک هات و دەنوکی پێدا کرد وەی زانی گۆشتەوە بردی هەرچی هاوارم کرد بەری نەدا هاتن وتیان کوا چی لێ هات وتم باوەڕکە نازانم ئەو باڵندەیە هات ئەو کۆلارەیە ئەو قەلەباچکەیە بردی هەرچی کردم نەیانبیست ڕووتیان کردمەوە تەنانەت عیب نەبێت ناو لەشیان پشکنیم واللهی زۆر بێ دەسەڵات بووم زۆریان ئازدام هیچ دەسەڵاتێکم نەما هەرچەند من مسلمانیش نەبووم ئەو کاتە کافریش بووم بەڵام دەمزانی ئەڵڵا هەیە بە فیترەتی بەشەری هیچ هانایەکم نەما هانای بۆ بەرم دایان گوشتم بەلێدان وتم خوای گەورە فریام کەوی خوای من دزیم نەکردووە خوای گەورەم سڕە هەڵماڵی سبحان اللە دەفەرمێ لەو کاتەدا ئەو دەعبایە هات لە ئاسمانەوە خولی خوار حەتا لەسەر ئێمە گەردانەکەی فڕێدایە خوارەوە دەفەرمێ هەموو ڕۆژێ ئەوەم بەبیر دەکەوێتەوە دوای ئەوە ئەوە بوو کە کاری تێکردم خوایە کە لە ئەرز و ئاسماندا وای کرد کە ئەو باڵندە بێ زمانە بێتەوانێ دەڵێ کە ئەویان بینی ئەم جارەکان ئازادیان کردم بڕێ کوتیان بڕۆ گردنت ئازاد و لە عەبدایەتی ئازاد بە هاتمە شاری مەدینە و پێغەمبەری خوام دۆزیەوە مسلمان بووم جا دوا هەموو کاتێک ئەوەم لە بیرە چۆن خوای گەورە شەخسییەتی پاراستم لە کاتێکا بە دزیان دەردەکردم لە کاتێکا بوختانیان بۆ دەکردم پەنا بۆ خوا بەرە پاشانیش کۆتایی وتارەکەم لەلای بەڕێزتان لەم جمعەیەدا بەوە دێنم ئینسان بە چی شەخسیەتی لە ناو دەچێ بە خۆ بە زلزانین بە زوڵمکردن لە خەڵک بەردەوام ئەگەر دەتەوێت خوا شەخسیەتت پارێزە قەت زوڵم مەکە زوڵم لە کەس مەکە چونکە دوعای مەزڵومت یەخوا لێ گیرانە بێ ئەو کەسەی دەسەڵاتت هەیە جا هەیە دەسەڵاتی هەیە بە پارە و دەوڵەمەندی هەیە دەسەڵاتی هەیە بە پلە و پایە هەیە دەسەڵاتی هەیە مۆزەفی دایرەیەکە داماوێک دەچێتە بەردەمی وای لێ توڕە مەبە ئەوای مەشکێنە کە لە ناخەوە دوعات لێ بکا بڵێ دەک خوای گەورە ئەو تەخت و تاراجە لێ تێکدا دەی خوا ئەو پلە و پایە لێ بسێنێتەوە وا مەبە چونکە پێغەمبەر صلی الله علیه و سلم دەفەرمێ اتقی دعوة المظلوم خۆت پارێزە خۆت بپارێزە لە دوعای ستەم لێکراو کە ستەمی لێ دەکەی وئین کانە کافرن با ئەو ستەم لێکراوە کافریش بێ حتا ئەگە سوزدەی بۆ خوا نەبر بێ دار و بەردی پەرست بێ لە جیاتی خوا زوڵمی لێ مەکە فإنه ليس دونها حجاب ئەو کافرە کە زوڵمی لێ دەکەی ئەو کافرە و تۆ مسلمانی زوڵمی لێ بکەی دوعا لێ بکە دەفەرمێت لە بینی ئەو کافرە و خوادا لە بینی ئەو دوعای مەزڵومەدا پەردەیەک نییە خوا یەکسەر دوعاکەی لێ وەردەگرێت دوعای کافر پەردەی نیە لەگەڵ خوادا کە زوڵمی لێکراوە تۆبە لەو مسلمان دەکاتەوە کە زوڵمی لە کافریش کردووە ئەی ئەگەر ئەوەی زوڵمت لێکردووە مسلمان بێ ئەگەر هاودینت بێ هاو قیبلەت بێ گوێ لەم بەسەراتە بگرن کە شێخ محەممەد عەبدولعاتی بوحەیری لە ئەلوەسایە لە مینبەریە لە مەجموعەی ثانیدا دەگێڕێتەوە دەفەرمێ ئەم ڕووداوم بە چاوی خۆم بینی دوو پیاو برادەری یەک دەبن زۆر سیقە و متمانە لە بەینیانا دەبێ برادەری یەکەمیان لەو دەوڵەمەندتر دەبێ، پارەیەکی یەکجار زۆری دەبێ، خاوەنی کۆمپانیا و شەریکەیەک دەبێ. ڕۆژێکیان بەم دڵسۆزی، بەم برا دڵسۆزەی خۆی، بەم برادرە گیانی بە گیانەی خۆی دەڵێ، براکەم، شەریکەکەم پێویستی بە بڕێک پارەیە، مەشرووعێکی تازەم وەرگرتووە، هەتا سلفەم بۆ سەرف دەکرێ، بەڵکوو بڕێ پارە یارمەتیم بدەی. ئەویش دەڵێ، وەڵاهی بە سەر چاو، چەنت پێویستە؟ ئەڵێ، تۆ چەنت بە دەستەوەیە؟ ئەڵێ وەڵای ئەوەی پارەکەی کە من هەمە دوو سەد هەزار ڕیاڵە ڕیاڵ نازانم پارەیەکی سعودیە ئەڵێ دوو سەد هەزار ڕیاڵم هەیە لە ماڵی دنیا بەسەر چاو دەستەوە بەجێچە لە ماڵەوە بۆی دێنێ و پارەکەی تەسلیم دەکا لە بان قەوەریەک دێت و پارەکەی تەسلیم دەکا پاشی نزیکی دوو سێ مانگی پێدەچێت چوار مانگی پێدەچێت پرۆژەکەی پێش دەکەوێت نزیکی تەواوبوون دەبێت کابرا هەر چاوڕێ پارەکەی داتەوە زانێ پارە وەرگیراوە سلفە هەمووی دراوە ڕۆژێکیان ئەڵێ براکەم ئەزانم جەنابت لە بیرت نەچۆتەوە بەڵام باوەڕکەم منیش پێویستیم بەو پارە هەیە بەڵکو پارەکەم بدەیتەوە ئەگە بەدەستەوە هەیە شکر وا مەشروعەکەت تەواو بۆ گەیشتۆتە شوێنی خۆی ئەڵێ پارەی چی ئەڵێ ناکە لە بیرت چوبێتەوە من وەڵی هەموو سەرمایەکەم دوو سەد هەزار ڕیاڵ بوو دوو سەد هەزار ڕیاڵم نەدا بە تۆ ئەڵێ نەخێر نەداومێ ئەڵێ ئەخ نابێ باوەڕ ناکەم پارەیەکی وا گەورە لە بیرت چووبێتەوە هەرچی دەکا کابرا خۆی ئیخفال دەکا ئەڵێ نەتداومێ دواتر زۆر بێمنەتی یەکەڵە کاکە گیان سەرم مەیەشێنە ئەو پەڕی دەتوانی بچی لە دادگادا شکاتم لێ بکەی کوا نووسراوێکمان لە بەینا هەیە کوا شاهیدێکمان هەیە ئەخاڵە بەڕێز منیش ئەوەم دەزانی بەڵام وەڵی بینی من و تۆ ئەوەندە خۆش بوو لە ڕووم نەهات داوای شاهیدت لێ بکەم وەڵاهی لە ڕوو نەهات داوای نووسراوە لێ بکەم کە ئەمە غەڵەتێکە خوا لە قورئانا دەفەرمێ قەرزت دا بە هەر کەسێک مەهێڵە بڕوا تا دوو شاهید ئاگای لێ نەبێ یان نووسراوێکی دەستخەت لە بەینتانا نەبێ مە فکری بەشەرە مە ژیان و مردنە ئەم کابرای خۆی ئیهمال دەکرێ نا لەبیری نەچووبەوە ئەڵێ هەرچی ناونیشان ڕۆژ و بەسەرهات قسەکانمان وتی نابیستم کاکە گیان ئەو پەڕی ڕۆژ کاتم لێ بکە وتم وەڵڵاهی جا من شکاتەکە لە دادگای سەر زەویدا هیچم بۆ ناکرێ چونکە دادگای سەر زەوی بەڵگە دە تەماشا دەکەم من بەڵگەیەکم نییە بەسەرەوە کە ئەم داوای حەقی خۆم لە تۆ بکەمەوە بەڵام هەر سووری لەسەوەی هیچم لای تۆ نییە وتی سوورم لەسەوەی هیچی تۆ لای من نییە لەمەوە دۆش حەزەکەی مەرحەباییمان نەمێنێ هەر کەسەمان لە ماڵی خۆمان ئەڵێت لەو کاتەدا دەستی بەرزکردەوە کابرای زوڵم لێکراوە هەمە زوڵمە بەڕاستی ئەو هەموو سیقە و متمانە ئەو هەموو ساڵ دۆستایەتیە ئەو ماڵەی خۆت بە ڕەنجی شان پەیدا کەی بیخەیە دەستی یەکێکەوە ئینکاری بکە وتم خوایە گیان دادگای سەر ئەم زەوێ ناتوانێت عەدالەتی خۆی بچەسپێنێت چونکە بەڵگەی دەوێ و بەڵگەم نییە بەڵام ئەی ڕەب العالمین لە دادگای تۆ لە عەریزەی خۆم تۆمار دەکەم لە دنیادا بە چاوی خۆم حەقی خۆم بینم کە لەم کابرای بکەیەوە دەفەرمێت سبحان اللە ئەو بینایەی دروستی کرد بوو چەند قات بوو بە شروتی مهندسی هەرچی عیبێ نەیبوو داڕما پێنج سەد هەزار ڕیاڵی زەرەد کرد پێنج سەد هەزار ڕیاڵ لە مەسافە یەک دەقە ئەو بینایە هەرەسی هێنا بە بە شەرتێکە هەرچی عیبێ نەیبوو دەڵێ ژنەکەی پێوت ئامان ڕاکە ئەوەی هەمانە پیاوەکە فریاکەوە ئەو پیاوە زانی چ دوعایەکی لێکردین لە لای خوا سکاڵای خۆی تۆمار کرد وتی ئافرەت ئەوە نییە سەدام بینا لە عالەما ڕووخاوە ئەڵێ هەر نەیسەلماند یەک هەفتەی پێچوو سێ کوڕی چووبوون بۆ سەیران ئێوارەیەک گەڕانەوە خۆیان کرد بەژێر گەڵاوەیەکا و هەر سێ جەنازەی سێ کوڕەکەی بە یەک دەقە بۆ هاتەوە بۆ ماڵەوە ئەڵێ ئەم جارەکانە کابرا لەرزی وتی ئەوە تیری کابرا بۆ لەیدام دوعای مەزڵوم بوو چوو بەسەر قاچەکانی داکەوە کوتی ئامان سەروەتم نەماوە سێ کوڕم لەدەست داوە یەک مناڵی پچکۆلەی حەو ساڵانە ماوە لەگەڵ ژنەکەما تو ئەو خوا گەر نە ئازاکە و عەریزەکەت لە بارەگای خوا وەرگرەوە هەوڵ دەدەم قەرەبووی بکەمەوە بە قەرز و قۆڵە بێ دوو سە هەزار ڕیاڵەکەت بدەمەوە ئەڵێ کابرا وتی قەیناکە مادام سەلماندت کە دادگایەک هەیە کە ئەو شخصیەتە بەرزەی تۆ لەناو خەڵکا نەما بە دوعای مەزڵوم حەگە کافریش بێ ئەگەر مسلمان بێ بەخوای گەورە چۆن گیرایکە لەبەرەوە بەردەوام هەوڵ بدە قەت حەقی خەڵکت لەسەر نەبێ کارێک مەکە دادگای سەر زەوی بەڕاستی هەموو شتێکی پێ یەکلایی نابێتەوە بەڵام دادگای ڕەب العالمین هەیە کە هیچی لێ بزر نابێ کە لە مەسافەیەکی کورتا دەتوانێت شخصیەت لەناو بەرێ جا خۆشەویستان ئەم باسەش لێرەدا ئەم زنجیرەیەش لێرەدا لە ئەڵقەی حەوتەما کۆتایی پێ دێنین بۆ زنجیرەکانی تر و ئەڵقەی هەشتەم ئیشاڵڵا گە خۆی گەورە تەمەن باقیدا لێت دەپاڕێمەوە خوای پەروەردگار یا ڕەبی خوایە کەسایەتیمان بەهێز کەی خوایە ئیمانداران خاوەنی شخصیەتی بەرز بن خوایە چۆن لە عیبادەت و تاعەتی تۆدا ڕوومان کردوتە مزگەوتەکانی تۆ یا ڕەبی خوا لە دەرەوەی مزگەوتیش خاوەنی شخصیەت و کەسایەتی بەهێز و بەڕێز بین خوایە شخصیەت و کەسایەتیمان پارێزراوکەی خوایە وامان لێ بکەی هەرگیز شخصیەت و کەسایەتی هیچ کەسێ بە زمان و بەدەستی ئێمە نەڕوشێ خوایە لەوە بمان پارێزی کە ستەم لە هیچ کەسێ بکەین و دوعای مەزڵوممان لێ گیرابێ یا ڕەبی خوایە لەم ڕۆژە موبارەکەدا ئەوەی نەخۆشە خوایە شیفای بۆ بنێری خوایە ئەوەی نەخۆشە بەس زەیت پیاوێتەوە شیفای بۆ بنێری یا ڕەبی خوایە ئەوەی دڵ بەخەمە خوایە ڕەحمی پێ بکەی ئەو کەسانەی دڵ بەخەمن ئەو کەسانەی قەدەریان لێ قەوماوە ئەو کەسانەی کەوا فرمێسک لەسەر چاوەکانیانە یا سەبور ئەی ئەو کەسەی ئەی ئەو خالقی کە سەبوری بەدڵەکان دەبەخشی یا ڕەبی خوایە ئارامیان پێ ببەخشی ئەو کەسەی کە مردووە یا ڕەبی خوایە لە گوناهی خۆشبی بە بەهەشتی شادکەی ئەو کەسێ مردووی لێ مردووە یا ڕەبی خۆیا سەبوریت بوو دەرونی بێ ڕەحمەت بوو دەرونی بکەیت ئەوەی قەرزارە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی لێ قەوماوە بە هانایەوە بێ ئەوەی یارمەتی و کۆمەکی مسلمانان دەکا یا ڕەبی خۆیا کۆمەکی بکەی و یارمەتی بدەی خوای گەورە عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أوصيكم عباد الله